چەندەها شاخی دامەزراومان تیا داناوە، تیاشمانا ڕوواندووە هەموو جۆرە ڕووەکێکی جوان. تبصرة وذکری لکل عبد منیب. تا بەرچاو ڕوونی و پەند و بیرخەرەوە بێت بۆ هەموو بەندەیەکی تەوبەکار و بەڵێنی من قەت گۆڕانی بەسەردا نایەت وە من هیچ جۆرە ستەمێک لە بەندەکانم ناکەم. یوم نقول لجهنم هل امتلئت وتقول هل من مزید. ڕۆژێک دەبێ بە دۆزەخ دەڵێین ئایا پڕبوویت؟ دۆزەخیش دەڵێ ئایا کەسی تر هەیە؟ واتە کەسی تر هەیە بیهێنن؟